نیشانە ڕەشەکە درایە جۆن کە ئەوە دڵنیا دەکاتەوە کە پەیوەندی بە گروپە چەتەکانەوە نەماوە بڕیارماندا دەست لە پلەی سەرۆکایەتی هەڵگری ناتوانێت هیچ شتێکم لەگەڵ بکەن هەی ترسنۆچینە Yeah! جۆن لە پشتت! جۆن! با هەموومان جۆن لە ناو ببین! گوێبگرە جۆن هۆکارەکەت پێ دەڵێم کەوات کرد ناپاچی لە یاساکانمان بکەی و لە بەرچی نیشانە ڕەشەکەمان پێدایت هۆکاری یەکەم لەبەر ئەو منداڵەیە جیم کێشەی زۆری بۆ دروست کردین کەس ناتوانێت هەژماری ئەو کێشانە بکات کە تووشی کردین بەڵام دەتوانین چی لە مناڵێکی ها بکەین چی پێ بڵێ ئەوە ڕاستە تۆ بەوەی کردەوەکانتەوە ناپاچی بەرامبەر بە بنەماکانمان دەکەی جۆن بەڵێ ئەوە ڕاستە هێشتا توانای ئەو کارەت نییە دەبێ ئەوە بزانی نازناوی کاپتن ناوێکی بێمانە نییە ئەوە بزانە ئێوە ناتوانن من لە ناو ببن و بە هیچ شوێک ناتوانن بێ من پلان دابنێن و ئێستا جێم هیچ گرنگێکی بۆ ئێمە نییە هەرچێک بوو بێ گیراوەکان بە زیندوی بهێڵنەوە ئەوە دەبێتە هۆی بردنەوە بۆمان. چیمان دەست دەکەوێت ئەگەر بێت و گیراوێک بکوژین؟ هیچ شتێکمان دەست ناکەوێت، بێگومان هیچ شتێک. تۆ ڕاست دەکەیت، جۆن. سوپاس بۆ پێدانی ئەو ڕێنماییانە. سوپاس. جیم بە زیندوویی دەهێڵینەوە. بەڵام باوەڕ بەو قسانە ناکەین کە لە دەمی درۆزنێکی وەکوو تۆ دەردەچێت. وە هۆیەکەی تریش ئەوەیە کو نیشانە ڕەشەکەمان داپێت ئەوە دەسەلمێنێ کە تۆ لێهاتوونیت لە سەرۆکایەتی نا لێهاتووی من زۆربەی پیاوەکانمان مردوون ئەوانەی ماون لێرن لەوانەیە زۆرتریش بمردایە لەبەر ئەوەی نەخۆشی مەلاریا لەوانەیە هەندێکی تریشی لە ناو بردایە بۆ ئەوانە نەکوش پێش ئەوەی مەلاریەکە هەمومان بکوژێ تۆ تەنها بیر لە خۆت دەکەیتەوە بەڵێ. بەڵام جۆن باش گوێ بگرە ئێمە هەرگیز لێناگەڕێین تۆ لەمەو دوو هەڵمە خەڵەتێنی تێدەگەی لێناگەڕێین ئەوە ڕاستە ئەوە ڕاستە هەی بێ ئەقلینە ئەگەر سەرۆکتان نەبوومایە ئەوە بە هیچ شێوەیەک نەدەگەیشت ناو دوورگەیە لە مێژ بوو لە نێوان مردووەکاندا بوون هەی بێ مێشینە ناکەوینە ناو داوەکەتەوە لەمە دووە تێدەگەی؟ بەسیەتی بە درێژایی شەو لەبەر باران ماوەتەوە. جۆن جۆن سەلامەتی هی جیم پێدەچێ بەرەو لە ناوچوون بچی ئەم شۆ کەش و هەوا زۆر سارد بوو ئەیوانە جیم چی دەڵێ ها قسە بکە جیم بەیانیتان باش بەیانیتان باش سەتەکان وابزانم زۆر خەوتوم بێزار نابم لە خەوتنێک کە لەبەر هەوایەکی خۆش بەسیەتی جۆن گوێت لێم ها بەسە کۆلکەدارەکان بهێنن وا نازانم جارێکی تر پێویستت بەو شەقەدارە هەبێ لە توانەمدا نما چیتر بێت بێنم پێویست ناکات لەمە دوا پەرۆشی گەنجینەکە بیبی بۆی ئەو نەخشەیەوە بەبێ تۆ دەتوانین بیدۆزینەوە ئێستا کاتی مردنە داتوە جوون جۆن جۆن ناپاچە سزا دەدرێت ناپاچە سزا دەدرێت ناپاچە ئەوە سزا دەدرێت ناپاچە بێدەنگ بە ئەی بەبەغا بێدەنگ بە. ناپاکیە ناپاکیە ناپاکیە ناپاکیە. وابزانم ئەو بەبەغایە هەموو چەتەکانی تری ئاگەدار کردۆتەوە لە ناپاکیەکەتان ئەی ترسنۆکینە. هەڵمەخەڵەتێنە جۆن، تۆ ناپاکیت کردو و بڕیارەکەشمان بە کۆی دەنگ لابردنی تۆ بوو. با پێتان بڵێم جگە لە ئێوە هیچ ناپاکێکی تر نابینم، لێتان خۆش نابم. ئاگرەکە داگیرسێنە، دەی ئاگرەکە داگیرسێنە. باشە. کەمێک بوەستە مۆرگن، دەمەوێت پرسیارێک بکەم پێش ئەوەی کۆتاییم پێ بێنن. چۆن دەتوانن لە دوورگەیەک دەربچن بەبێ یارمەتی من؟ بێگومان ناتوانن دەربچن. کێ کەشتیەکە لێ دەخوڕێ؟ تۆ؟ تۆ کەشتیەکە لێ دەخوڕی؟ ها؟ پێم بڵێ. هێشتا توانای ئەو کارەت نییە دەبێ ئەوە بزانی نازناوی کاپتن ناوێکی بێمانان نییە ئەوە بزانە هەرچەندەش هەوڵ بدەن ناتوانن بە کەشتێکە دەرچن و گەشتی پێ بکەن تاوەکو گەنجینەکەشتان دۆزیەوە ئەگەر نەتوانن کەشتێکە لێ بخڕن ئەوە بەرە و قوڵایی دەریا نقومتان دەکات بە دڵنیاییەوە لەگەڵ هەموو دەریاوانەکانی تریش کاتێ یەکەم شنەبا هەڵدەکاتە سەران ئەوە نقوم دەبن. جون نامەوێ بە نەخۆشی مەلاریاوە لێرە بمرم ژیانی خۆمم کردە بەردەستی تۆ لە یەکەم ڕۆژی گەیشتنمان بە کاپتن جۆن جۆن تاکە ڕێگا کە بە سەلامەتی بۆ ناوماڵی خۆمان بگەڕێنەوە ئەوە لەگەڵ تۆیە سپاست دەکەم ئەندرسۆن تۆ پیاوێکی باشی تا ئێستاش بە یاریدەدەری یەکەمی خۆمت دەزانم ئەندرسۆن لەو پلەی خۆتدا لەگەڵمدا دەمێنیتەوە هی مەهێڵە پیاوێکی نەخۆش بە تەنها بڕوات تکایە یارمەتی بدەن خێراکە لەگەڵ ئێوەمەدای بەڵە باش کەمێ خێراکەن بەسەر چاو وە تۆش پێویست ناکات ڕەوشتت خراپ بێت کەمێک هێمن بە بۆ تۆ باشترە ئەگەر بەڕاستی بتەوێ ببی بە سەرۆک لێرە وە تۆش بۆبی و ئێستاش نەخشەکەم بدەرێ دەی خێراکە ئێوەش ئارەزوی خۆتانە یان بەگەڵم دەکەون یان نا ئارەزوی خۆتانە پێم بڵێن دەی دەبێ ئەمە ببێتە وانەیەکی قورس بۆ تۆ چۆنە وات لێ بکەم جارێکی تر زیاتر بیر بکەیتەوە ئەوەش بزانە ئەگەر لێگەڕی کەسانێک دوات بکەون دەبێ پێشتر پلانێکت دانابێت تۆ بۆبی بەڵێ گەورە گوریسەکە لە جێم و بێن بکەوە خێرا کەدەی هەرستا باشە گەورە جۆن با هەندێک قاوەی گەرم بخۆینەوە جێم وەرە لەگەڵم خێراکە نەم دەزانێ دەبێتی بکەم بە تەواوی ئەوم لە بێت و کە جۆن دژمنە وام هەست کرد کە دەبێ یارمەتی بدەم کاپتن سیلڤەر نازام ئەندرۆسۆنی یاری دەدەر چی بەسەر هاتووە مەترسە هاوڕێکەم حاڵەتەکەت باش دەبێ دەتوانم چی بۆ بکەم پێویستە دکتۆرێکی باش پەیدا بکەین ئایا هیچ کەس لە ئێوە دکتۆرێکی باش پێ نازانێت ها جۆن من دەڕۆم لێم گەڕێ بڕۆمە لای تۆ جێم جێم تۆ دەست بە سەرکراوێکی زۆر گرنگی هەرگیز هەڵنایم پەیمانت پێدەدەم دەگەڕێمەوە ئێرە دادوەریشم لەگەڵدا دەبێ برێوەڵڵا سوێن دەخۆم ئەمە سوێندێکە لە نێوان دوو پیاو ڕێگا ڕاستەکەی پیشان بدەن پیاوەکان. دەپرسم چۆن هاوڕێکانم بدۆزمەوە هیوادارم سەلامت بن بەڵام بۆچی نەخشەکەیان دایە جۆن لەوانەیە وازیان لە شەڕ هێنابێ لەبەر ئەوەی بڕیاریان داوە بە دوای گەنجینەکەدا نەگەڕێن کاپتن چی دەکەی ئەگەر جێم ڕای کردو نەهاتەوە ها دەبێت چەتەکان چۆن هەڵسوکەوت بکەن ئەگەر جێم نەهاتەوە باشە ئەگەر ئەمە ڕوویدا ئەوە بە دوایدا دەگەڕێین بەڵام وابزانم شوێنەکە لەو ناوچەیەدا بوو هی وەرە ئێرە جێم وەرە گرێ هەمووتان وەرن سەیری ئەوێ بکەن جێم هێشتا زیندووە جێم گەڕایەوە جام گەڕایەوە زۆر پەرۆشت کردنای منداڵ سپاس بەخوا کە سەلامەتێ ئێوەش تووشی هیچ نەبوون؟ ئەی تۆر تەمەشا بکە بەڵام پێمان بڵێ تۆ زاری ئێمە لێرەین ها تۆ زاری جۆن پێ گوتم ئێوە لێرن چی؟ باشە ڕاستیەکەتان پێ دەڵێم یەکەم جار هاتمە ناو قەڵاکە بەڵام نەتانم دۆزیەوە جۆن منی دۆزیەوە دوای ئەوەی ڕات کردووە هاتووی بۆ ئێرە نا ڕام نەکردووە هاتووم لەگەڵ خۆم بتبەم ئەی دادوەر یاریدەدەری یەکەم ئەندرسۆن نەخۆشە دەتوانی لەگەڵمدا بێی بۆ ناو قەڵاکە و تەماشای بکەی؟ تێ ئایا تۆ تەنها لەبەر جۆ لێرەی؟ هە؟ بەڵێ گەورەم. گیان دەتەوێت پێم بڵێ کە ئێستا بوویتە لای ئەوان؟ بەڕێز تریلۆنی، لە نیەتمدا نەبووە هەرگیز ببمە چەتە هەرگیز. پاشان بۆچی نەخشەی گەنجینەکەت داوەتە جۆن؟ ئایا خۆتان دایە دەستیان؟ جیم، هێشتا خۆمان بەدەستەوە نەداوە بزانە. هەروەها نەخشەکەشمان نەداوە پێی هۆیەکی گرنکە بوو کە نەخشەکەی بدەینێ جیم هۆیەکەی چییە؟ جیم! هۆیەکەی دەگەڕێتەوە بۆ ئەمامێ لەسەر خاڵی سەرەکی نەخشەکە بەس نییە تاوەکو گەنجینەکە بدۆزێتەوە بەس نییە بۆ دۆزینەوەی گەنجینەکە؟ ئەو شەوە لەبیرە کە چووی گوری سیلێنگەرەکەی بپچڕێنی؟ ئێمەش لە ژێر باران ماینەوە تاوەکو نەخشەکە تەڕ بوو. چوومە لای ئاگردانەکەوە تاوەکو نەخشەکە وشک بکەمەوە. دەزانی چی ڕوویدا؟ نووسینەکە لەسەر نەخشەکە بەدیار کەوت. وا قماوڕما. نەماندەزانی بەهۆی قەڵەمێکی تایبەتییەوە نووسرابوو. بەڵام بەداخەوە نووسینەکە بە زمانێک بوو کەسمان نەماندەزانی. دڵنیا نیم ئەو لوسینە ئەوە شی دەکاتەوە کە گەنجینەکە لە کوێیە. لەبەر ئەو هۆیە هەموومان لێرە دانیشتین تاوەکو مەتەڵەکە شیکار بکەین و بڕیارماندا تاوەکو تۆ دەگەڕێتەوە یازیزەکەم ئێستا تێگەیشتم هەز بە باشبوونێکی زۆر دەکەم بەڕێستری لۆنی وام زانی نەخشەکەتان داوەتە جۆن. ئێمە ئێستا خەریکە شوێنی گەنجینەکە بدۆزینەوە جێم شەڕەکە هێشتەوە لە سەرەتایە ئەوە ڕاستەکەی جێم باشە جەنابی دادوەر کەوا تاوەرە لای قەڵاکە دەبێ ئەندرسۆن ببینی زۆر نەخۆشە تکایە جێم کەمێ بوەستە من دەڕۆم پێویست ناکە تۆ بگەڕێیتەوە قەڵاکە پێم وتی جێم پێویست ناکە باشە ئەوە ڕاستە جێم بۆ لێرە نابی پێویست ناکە بگەڕێتەوە لای قەڵاکە بە شەوێ پەیمانم داوەتە جۆن کە من دەگەڕێمەوە لای بەڕێستری لۆنی پەیمانەکە لەگەڵ ئەو چەتەیە بشکێنە بەرەستری لۆنی جێم پەیمانی داوەتە جۆن ئەوە پەیمانە لە نێوان ئەم دووادا ئەوە کاری من نییە ئەوەی لام گرنگە ئەوەیە جۆن چەتەیە بەڕێز تریلۆنی پێویست ناکە نیگەرا من پاش کەمێکی تر دەگەڕێمەوە جێم لەبەرەوەی من کاپتنم لێرە فەرمانت پێ دەکەم بگەڕێیتەوە قەڵا لەگەڵ دادوەر باشە من سەربەرزم بە مامەڵەکردن لەگەڵ تۆدا جێم بەڕاستی تۆ پیاوی هات دێت نەت هادێت بەڕاستی ئەمە کارێکی زۆر ناخۆشە چیت بەسەرا جێم زۆر دواکەوتی زووم گەڕێەوە جێم گەڕایەوە جێم کارتە سێلمان جێماتەوە دکتۆرشی لەگەڵدایە جێماتەوە جێم دەربارەی نووسینە نهێنەکە هیچ بە جۆن مەڵێ بەڵێنم پێدەدە جێم باشە بەڵێن بێ ئەی دادوەر زۆر سپاس دەکەم کە هاتی هەندێک قاوەی گەرمم لەگەڵدا دەخۆی؟ نا، سوپاس. بەڕاستی زۆر بەداخەوەم، دەبێت قاوەکەم بخۆم. حاڵی ئەندرسۆن چۆنە ئێستا؟ هەندێک دەرمانم پێدا تاوەکو تایەکەی کەم بکاتەوە، هەر ئەوەندە دەتوانم بۆی بکەم. کەوابێ ئەوها، ئەی دکتۆر، ئەندرسۆن لە مێژە هاوڕێی ئێمەیە، لەوانەیە وابزانم ناچار دەبین واز لە ئەندرسۆن بێنین ئەگەر بوونی زۆر دوامان بخات. سپاست دەکەم گەورەم سپاست دەکەم کە هاتی مرۆڤێکت لە مردن ڕزگار کرد جەنابی دادوەر وەک ڕێزێک لە منەوە بۆ بەخشندەی تۆ ڕێم پێ بدە دیارێکی ساکارت بدەمێ پێویست ناکات لاشکۆت بمێنەوە دەتوانن دەرچن هەر کاتێ بتانەوێ ئێوە ئازادن ئەوە دەبێتە کۆتایی هێنان بە ئاگربەستی نێوانمان ئەی دادوەر ئەی دادوەر دەبێ نەخشەکەت لەبەر کردبێ لە ئێستاوە پێشبڕچێ دەکرێت لە نێوانمان کام لامان یەکەم زار دەگات بە گەنجینەکە تێگەیشتم جۆن خەمن نەبێ هەمویان ئاگدار دەکەمەوە وەرە لەگەڵم جێم پێویست ناکە لێرە بمێنیتەوە کەمێک بۆستە جەنابی دادوەر پیاوەکان ئێستا ئامادە بن بە دوای گەنجینەکەدا دەگەڕێن نەخۆش و بریندارەکان لەگەڵ خۆماندا دەبین پێویستە هەمومان بە یەکەوە بین لە کاتی گەنجینەکە دەدۆزینەوە پەیماتان پێدەدەم سەر دەکەوتین دەبێ هەر ئێستا بڕۆین ئەرکی یەکەممان ڕزگارکردنی جێمە پاشان دۆزینەوەی گەنجینەکە دەی با بڕۆین خێراکەن